بەدینێکی زۆر مەزنەوە خوای گەورە ناردی بۆ ئێمە ئەو دینە مەزنە کە ڕەحمەتە بۆ هەموو بەشەریەت وما أرسلناك إلا رحمة للعالمين خوای پەروەردگار نەی ناردووە ئللا بە ڕەحمەت و بەرەکەت نەبێ بۆ هەموو جیهان مسلمان سوودی لەو ڕەحمەتە بینیوە بگرە هەتا کافریش سوودی لەو ڕەحمەتە بینیوە بەهۆی ڕەحمەتی ڕیسالەت و پەیامی خواوە خەڵکی ئەمڕۆ دینی هەیە ئەخلاقی هەیە ڕەوشتی هەیە جا کەم یا زۆر ئەو ڕەحمەتەی کە خوای پەروەردگار پێغەمبەری پێنارد عليه الصلاة والسلام کە پێش ناردنی پێغەمبەری خوا عليه الصلاة والسلام وەکو خوای گەورە دەفەرمێ وان کانوا من قبل لفی ضلال مبین پێش ناردنی ئەو خەڵکی لە گومڕاییەکی زۆردا بوون بیروباوەڕیان ناتەواو بوو عەقیدەیان پڕ بوو لە شیرک و لە کوفر ئەخلاق و ڕەوشتیان بەد و ناشیرن بوو لە هەڵسوکەوتیان زوڵم و ستەم بوو بەڵام خوای پەروەردگار ئەو ڕەحمەتەی نارد کە پێغەمبەری خوا عەلەیهی سڵاو وسەلام دەفەرمێ ئینما بعثت لأتمم مکارم الاخلاق من تەنها بۆ ئەوە نێراوم کە ئەخلاقی جوان تەواو بکەم کە خەڵقی شتێک لە ئەخلاقی هەبوو بەڵام کەم خوای گەورە پێغەمبەری نارد عەلەیهی سڵات وسەلام بۆ ئەوەی ئەو ئەخلاقەی کە جوانە تەواوتری کات و کاملتری کات پێغەمبەری خوا عەلەیهی سەڵات و سەلام دینەکەی لەوەدا کۆکردەوە کە ئەخلاقە، دینی ئیسلام بریتییە لە ئەخلاق و ڕەوشتی جوان، وە ئەخلاق و ڕەوشتی جوان هۆی مانەوەی گەل و میللەت و پێشکەوتنیەتی، وە نەبوونی ئەخلاق و ڕەوشت هۆی سەرەکی تێکچوون و دواکەوتن و بەدبەختی گەل و میللەتە. بریتییە لە شەست و ئەوەندە پۆل، شەست و ئەوەندە سیفەت و خەسڵەت، بەرزترین پلەی ئیمان بریتییە لە لا الە الا اللە، هیچ پەرستراوێک حەق نییە و شیاوی پەرستن نییە تەنها اللە نەبێ، کەس نابێ بپەرسترێ لەگەڵ خوا، کەس نابێ هاواری بکرێتێ لەگەڵ خوا، کەس نابێ ئیعتیقادت پێی بێ جگە لە خوا، نابێ پشت بەستی بە هیچ شتێک جگە لە خوای پەروەردگار، ئەوە بریتییە لە پلەی بەرزی ئیمان کە بریتیە لە قەول لا اله الا اللە ئیمانت وابێت تەنها خوای تاک و تەنها کە تۆی دروست کردووە و بوونەوەری دروست کردووە و گەڕانەوەت بۆ لای ئەوە ئیمانت وابێ کە تەنها دەبێ ئەو بپەرستیت کە تەنها ئەو نافع و ضاڕە سوود و قازانج و زەرەر و زیان تەنها لەلایەن خوای پەروەردگارە پشت بە خوا ببەستی بۆ لادانی شەڕ و ناخۆشی و تەنها داوا لە خوا بکەی بۆ هێنانی خێر و خۆشی ئەوە بریتییە لە بەرزترین پلەی ئیمان، کە یەکەم شتێک پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وەسەلام هات بۆ ئەوەی عەقیدە و بیروباوەڕی قەومەکەی پاک بکاتەوە، بیروباوەڕی خەڵکیش تێکڕا پاک بکاتەوە، بریتی بوو لە کەلیمەی لا الە الا اللە، بۆ ئەوەی خەڵکی لە عەقیدە و بیروباوەڕی شیرک و شەخسپەرستی و بتپەرستی ڕزگاریان ببێت، تەنها ڕووبکەنە خوا ئوممەتێکی تەنها خوا پەرست بێ نەک لەگەڵ خوا غەیری خواش بپەرستێ نەک لەگەڵ خوا بڵێ یا ڕەسول اللە نەک لەگەڵ خوا بڵێ یا لات و یا عوزا نەک لەگەڵ خوای گەورە ئیمانی بەشتی تریش هەبێت یەکەم شت ئەوە دوای ئەوە نزمترین پلەکانی ئیمان پێغمبەری خوا علی سەڵسم دەفەرمێ ئیماتەتول ئەدا عن الطريق لادانی دڕکێک، بەردێک، هەر شتێک کە لەسەر ڕێگای خەڵکی بێت و ئازاریان بدا، ئەوە تۆ کە بە دەستی خۆت لات برد، ئەوە نیشانەی ئیمانتە، ئەوە پلەیەکە لە پلەکانی ئیمان. کەواتە چۆن لە تەوحید و تەنها خواپەرستییەوە ئیمان دەست پێ دەکا؟ بە چی کۆتایی دێ؟ کە لە ڕێگایەک دەڕۆی، بەردێک دەبینی لەسەر ڕێگا، دڕکێک دەبینی لەسەر ڕێگا، شتێک دەبینی کە موسڵمانان، کە خەڵکی ئەزیەت دەدا، ڕێگاکەیان بۆ خاوێن کەوە، ئەو شتە لەسەر ڕێگایان لابە، ئەوە نیشانەی ئیمانتە، ئەوە دەرەجەیەکە لە دەرەجەکانی ئیمان. کەواتە ئیمان تەنها بیر و باوەڕ و ئیعتیقاد نییە، ئیمان تەنها ئەوە نییە باوەڕت بە خوا هەبێ کە تاک و تەنهایە و شەریکی بۆ دانەنێی، بەڵکو ئیمان ئەوەیە کە تۆ چاکیش بی بۆ خەڵک، خراپە لە ڕێی خەڵک لابدەی. چیت بۆ خۆت پێخۆشە بۆ خەڵکت پێخۆش بێت، چیت بۆ خۆت پێناخۆشە بۆ خەڵکیشت پێناخۆش بێ لە خراپە، وە هەروەها وابی ئینسانێکی چاکەکار بی، ئینسانێکی موحسین بی، کە ئیمان بریتییە لە ئیخڵاس بۆ خوا، تاک و تەنهایی و پاکێتی بۆ خوا، وە هەروەها ئیحسان بۆ عەبدەکانی خوا، چاکەکار بی لەگەڵ بەندەکانی خوای پەروەردگار، ئەو کەسانە بە هەڵەدا چوون، کە وا دەزانن ئیسلامەتی بریتییە لە عیلاقەی بەینی خۆت و خوا لە مزگەوت، ئەگەر لە مزگەوت چوویتە دەرەوە نە ئیمان دەمێنێ و نە ئیسلامەتی، خواپەرستی پەیوەندی بە دەرەوەی مزگەوتەوە نییە، نەخێر خواپەرستی پەیوەندی بە هەموو بەشەکانی ژیانی من و تۆوە هەیە برای موسڵمانم، کە لە ماڵ دەچیتە دەرەوە، کە لە شوێنێک دەچیتە دەرەوە، هەر شتێک کە ئەزیەتی موسڵمانان بدا، ئەزیەتی خەڵک دا، پێویستە تۆ لەسەر ڕێگەیان لابەریت، چاکە لەگەڵ خەڵک بکەیت لەگەڵ بەندەکانی خوا و هەروەها خەڵکی لە دەست و زمانی تۆ سەلامەت بێ، المسلم من سلم المسلمون من یده و لسانه، موسڵمان ئەو کەسەیە کە موسڵمانان لە دەست و زمانی سەلامەت دەبن، وە ئینسانی ئیمانداریش ئەو کەسەیە، من یەئمن الناس بوائقه یا یەئمن جاره بوائقه، ئینسانی ئیماندار ئەو کەسەیە کە خەڵکی ئەمین دەبن لە شەڕ و خراپەی ئەو کەسە، لە زیانی ئەو کەسە، کەواتە کاتێک تۆ ئیماندار بی، کە خەڵکی لە تۆ ئەمین بێت، غەدر لە خەڵک نەکەیت، خیانەت لە خەڵک نەکەیت و فێڵ لە خەڵک نەکەیت، غەش لە خەڵک نەکەیت، خەڵکی گومڕا نەکەیت و کاتێکیش تۆ موسڵمانیت، کە خەڵکی لە دەست و زمانی تۆ سەلامەت بێ، ئەوە هەمووی بریتییە لە ئیسلامەتی و ئیمان، تەنها ئەوە نییە ئیمان کە تۆ لە مزگەوت نوێژ بکەیت و دوو ڕکەعات نوێژ بۆ خوای پەروەردگار بکەیت. بێینە سەر بەشی سێیەمی حەدیثەکە کە پێغەمبەری خوا علیە الصلوة والسلام باسی کرد فەرمووی، والحیاء شعبة من الایمان، چۆن لا الە الا اللە پلەی بەرزی ئیمانە، لادانی چقڵ و بەردێکیش لەسەر ڕێگا پلەیەکی ئیمانە، بەهەمان شێوەش حەیا، شەرم و حەیا، بەشێکە لە ئیمان، شعبە من الایمان، ئەخلاق و ڕەوشتی جوان، حەیا و شەرم، بریتییە لە پۆلێک لە پۆلەکانی ئیمان. بۆیە پێغەمبەری خوا علیە سەڵات وسەلام دەفەرمێ، الایمان والحیاء قرنا جمیعا فاذا رفع احدهما رفع الاخر فەرمێ ئیمان و حەیا و شەرم هەردووکیان بەیەکەوە لکاون کە یەکێکیان لاچوو ئەوی تریشیان لادەچێ کەسێک کە حەیای نەبێ بزانن ئیمانیشی نییە ئینسانی بێ شەرم و بێ غیرەت و بێ حەیا بزانن ئەو کەسە ئیمانی نییە بزانن ئینسانێکی منافقە بۆیەوە بێ شەرم و بێ حەیایە کەواتە سیفەتی حەیا سیفەتێکە لە سیفاتەکانی ئیمان، پۆلێکە لە پۆلەکانی ئیمان، ئینسان بە حەیا و بە شەرم بێ، وە حەیا سیفەتی حەیا سیفەتی پێغەمبەران بووە، اربع من سنن المرسلین، یەکەمیان کە بریتییە لە الحیا، چوار خەسڵەت لە سیفاتی پێغەمبەران بوون، یەکەم خەسڵەتیان حەیا و شەرم، بۆیە پێغەمبەری خواش علیە الصلوة والسلام کان اشد حیاء من العذراء فی خدرها پێغەمبەری خوا علیە الصلوة والسلام ئەوەندە بە شەرم بوو لە ئافرەت لە کچێک کە تازە دەیخەنە کەژاوەکەیەوە چەند بە شەرم بوو جاران ئێستا ئەوە نەماوە ئیلا کەم نەبێ کچ جاران زۆر بە شەرم بوو کە لە شوێنێکەوە بۆ شوێنێک دەڕۆیشت کەژاوەی هەبوو لەسەر وڵاخەکەی لەسەر وشترەکەی کەژاوەیەک هەبوو لە ناو ئەوێدا دەنیشت زۆر بە شەرم بوو وە هەروەها پێغەمبەری خوا علیە ساسم کاتێک کە عائیشە پرسیاری لێ کرد فەرمووی ئەی پێغەمبەری خوا کچ کە شووی نەکردووە شەرم دەکا کاتێک کە باوکی یا براکەی پرسیاری لێ دەکەن تۆ داخوازی کارێکت هاتووە فلانەکەتە ڕازیت عائشە فەرمووی ئەی پێغەمبەری خوا علیه السلام کت شەرم دەکا بڵێ بەڵێ طبعا ئەو سەردەمە شەرمی دەکرد ئەوڕۆ نەک شەرم ناکا خۆی دەگەڕێ بەدوایدا شەرم لە باوک و برا و کەس و کاریشی ناکا پێغەمبەری خوا علی ساسم فەرمووی ئیزنوها سوماتوها فەرمووی ڕازی بوونی کچ بێدەنگیەتی کە باوکی پێی وت تۆ ڕازیت و بێدەنگ بوو نیشانەی ئەوەیە کە ڕازیە چەند بە شەرم بوو ئافرەتان کچانمان لە قەدیمدا چەند بە شەرم بوون پێغەمبەری خوا علی ساسلام زۆر لە کچێکی چواردە ساڵ بە شەرمتر بووە پیاوێکی ئاوا زۆر بە شەرم و بە حەیا بووە، بۆیە لە حەدیسێکی تردا پێغەمبەری خوا علیە الصلوة والسلام ڕووی کردە یەکێک لە صحابە پیرۆزەکانی کە اشج عبد قیس بوو فەرمووی ان فیک خصلتین یحبهما الله تۆ دوو خەسڵەتت تێدان دوو صیفەتت تێدان خوای پەروەردگار ئەو دوو صیفەتەی زۆر خۆش دەوێن الحلم والحیا لە روایەتێکدا الحلم والانات نەرمونیانی وە هەروەها چی ئینسانێکی بە حەیا و بە شەرمی خوا ئەو دوو سیفەتەی زۆر خۆش دەوێت ئینسان بە شەرم بێت ئینسان بە حەیا بێت شەرم کا لە شتی بەدڕەوشتی شەرم کا لە کارێک کە بە ناموس و حەیای تێدا بچێ بەڵام ئەوڕۆ شەرم زۆر کەم بووە حەیا زۆر کەم بووە وەکو پێغەمبەری خوا عەلەیهی سڵاو سەلەم لە حەدیثێکدا دەفەرمێ ئین مما ئەدرەکە الناس من کلام النبووە الاولی اذا لم تستحی فاصنع ما شئت ئەوەی کە یەکێک لە قسەی پێغمبەرانی پێشوو ماوەتەوە ئەوەیە کە کەسێک شەرم نەکا هەرچی دەیکا با بیکا چونکە چ شتێکە ڕێ لە تۆ دەگرێت لە بەدڕەوشتی چی وات لێ دەکا دوور بیت لە خراپە و تاوان چی وات لێ دەکا سەیری ناموسی خەڵک نەکەی بەدڕەوشتی نەکەی ناموسی خۆت و خێزان و کچ و کوڕەکانت بپارێزی چ شتێک وات لێ دەکات الحیا، ئینسان کە شەرم و حەیای هەبوو، ئەی کە شەرم و حەیای نەما، کە شەرم و حەیا نەما، لە پێش چاوی ئەو کچەکەی لەگەڵ کوڕی خەڵک ڕابوێرێ بە خەیاڵیدا نایە، لە پێش چاوی ئەو کوڕەکەی لەگەڵ کچی خەڵک ڕابوێرێ بە هەمان شێوە بە خەیاڵیدا نایە کە ناموسی خەڵک تێک بدات، خێزانی خۆی لەگەڵ پیاوانی خەڵک پێ دەکەنێ و دادەنیشێ و دەچێتە دەرێ و دێتەوە ژوورێ بە خەیاڵیدا نایە، بۆ؟ چونکە حەیا لە دڵیدا نەماوە. کە حەیا لە دڵدا نەما ئینسان هەست بەو شتانە ناکات بەلایەوە زۆر زۆر اعتیادیە وەکو شاعرێک دەفەرمێ لقد أسمعت لو ناديت حيا ولكن لا حياة لمن تنادي ئەگەر کەسێکی زیندوو بانجی بکەی گوێی لێت دەبێ بەڵام کەسێک کە مردوو بێ هەر بانجی بکە گوێی لێت نییە چونکە مردووە بە هەمان شێوەش کەسێک کە حەیائی هەبێت غەیرەتی دەبێت و هەروەها ناموسی خۆی و خێزان و کچەکەی دەپارێزێت، بەڵام کە حەیا لە دڵدا نەما بە خەیاڵیدا نایەت، کچەکەی سترێجی لەبەرە، کچەکەی ڕووتە، خێزانەکەی ڕووتە، لەگەڵ پیاوی خەڵکدایە، پێکەنین و گاڵتە و تەنهایی دەکا، بەلایەوە کێشە نیە بۆ چونکە دڵەکەی مردووە، سیفەتی حەیائی تێدا نەماوە، بۆیە بەلایەوە زۆر شتێکی ئەتیادیە، بگرە بەلایەوە پێشکەوتنیشە خوا بمانپارێزێ. ئایا پێشکەوتن ئەوەیە ئەخلاق نەمێنێ؟ پێشکەوتن ئەوەیە ڕەوشتی کچەکانمان و خێزانەکانمان و منداڵەکانمان نەمێنێ؟ ئەگەر پێشکەوتن ئەوە بێ لەعنەت لەو پێشکەوتنە. ئوممەتانی دونیا بەوە پێش نەکەوتوون کە ئەخلاقیان نەماوە. لە بواری تەکنۆلۆجی و داهاتنی داهاتی دونیاییدا پێشکەوتوون، لەوەدا پێشکەوتوون کە کەسانێکن شەو و ڕۆژ ئیش دەکەن، بەرهەم دێنن، دە شتی داهێنراویان زۆرە، نەک لە ئەخلاقدا، لە ئەخلاقدا لە هەموو کەسێک دواکەوتووترن، بەڵام بەداخەوە ئێمەی موسڵمان لە ئەخلاقە دواکەوتووە ناشیرنەکەیان چاویان لێ دەکەین، بەڵام لە پێشکەوتنی دونیایی ئێمە هەر لە شوێنی خۆمانین، بگرە بەرەو دواش دەڕۆینەوە، ئەگەر سەیری ئاستی خوێندنی قوتابیەکانمان بکەین، لە بیرمە من خۆم یەکێکم لەو کەسانەی کە مامۆستایاکانمان دەرسی پێ دەگوتین لە متەوەستا بۆ خۆیان تەنها شەشی ئیبتیدائیان تەواو کردبوو شەشی ئیبتیدائی تەواو کردبوو دەرسیان بە ئێمە دەگوت لە متەوەستا بۆ چکە خوێنی جاران مانای خۆی هەبوو ئاستی بەرز بوو ئەوڕۆ لە کۆلێجیش تەواو دەکات تەخەڕوج دەکات بۆتە مامۆستاش دێتەوە دەرس بە تەڵەبە دەڵێتەوە هیچ مستەوایەکی نییە لە ئاستی خوێندن و پێشکەوتندا ئێمە بەرەو دوا گەڕاوینەتەوە، بەڵام لە چ شتێک ئێمە پێشکەوتووین بە حیساب؟ لە ئەخلاقدا کە ئەخلاقەکەی باب و باپیری خۆمان، کوردەواری خۆمان فڕێ داوە، لەوەدا ئێمە پێشکەوتووین. پەنا بە خوای پەروەردگار، پێم بڵێن پێشکەوتنی ئەو گەلەی ئێمە لە بواری دونیاییدا لە چیدایە؟ کچەکانمان وەکو دایک و نەنکمان نەماون، ڕاستە. ئەمڕۆ سەیرکە ئەو ئافرەتانەش کە بۆ مزگەوتیش دێن بۆ ماڵی خوا سەیری دایکەکان کەوە سەیری کچەکانیش بکە دایکەکان بە عەباوە بە شەرمەوە بە حەیاوە بەڵام سەیری کچەکانمان کە کە ڕەحمەتی خوایان لێبێ و خوا زیاتر هیدایەتیان دا بۆ ماڵی خوا هاتوون بەڵام لەگەڵ ئەوەشدا تەماشایان دەکەین لەسەر ئەخلاق و عادەتی دایک و نەنک و کوردەواری و باب و باپیری خۆیان نەماون کوڕەکانمان بە هەمان شێوە تەماشای پیاوەکانمان کەین کە بە تەمەنن ئەخلاقێک و شەرم و حەیایەک هەیە، بەڵام تەماشای گەنجەکانمان کە، گەنجەکانمان شکڵ و شێوازیان لە خۆمانەوە دەست پێ دەکەم، تەنها لە ئینسانی موسڵمانی پێشوو ناچێت، بەڵام لە کابرایەکی غەربی دەچێ، لە ئەمریکییەک دەچێ، لە بەریتانییەک دەچێ، لە کافرێک دەچێ لە ڕەوشتە ناشیرنەکەیدا، نەک لە پێشکەوتنەکەیدا. لە پێشکەوتن وتمان تەماشای ئاستی خوێندن کەین، ئەوجا دەزانین ئێمە چۆنین. کەواتە براکانم پێشکەوتنی وڵات بەوە نییە پێغەمبەری خوا عەلەیهی الصڵاة والسلام کاتێک کە لە حەدیثی عەبدوڵڵای کوڕی مەسعود دا هاتووە دەفەرمێ پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی ئینسان کاتێک کە بوو بە چوار مانگ لە زچی دایکیدا کۆرپەلە خوای گەورە مەلایکەتێک دەنێرێ و ئەمری پێدەکا بە چوار کەلیمە بکتب رزقه وأجله وعمله وشقي أم سعيد ئەو چوار شتە ئەمری پێ دەکات دەنووسرێ بۆ ئەو منداڵە، ئایا ئەجەلەکەی چەندە ئەو منداڵە؟ و ئایا عەمەلەکەی چییە؟ کردەوەکانی کردەوەکانی چاکن یا خەراپن؟ و ئایا بەختەوەر و بەختەوەر و خۆشحاڵە؟ ئینسانێکی ئیماندارە یا ئیمان ئینسانێکی خەراپە؟ خوای گەورە دەزانێ پێش ئەوەی دروستیشت کا. و هەروەها ڕزقەکەشی چۆنە و چۆن نییە. کەواتە ئەو چوار خاڵە پێویستە ئیمە ئیهتیمامی پێ بدرێ تۆ وەکو باوکێک مەسئولیت لە ماڵەکەی خۆت تەنها خەمی تۆ بۆ منداڵەکانت ڕزقەکە نییە ڕزق و ڕۆزیان بۆ دابێن بکەی جێگا و ڕێگایان بۆ دابێن بکەی جل و بەرجیان بۆ دابین بکەی نەخێر ئەوە بەشێکە لە ئەرچی سەرشانت دووەمیان دەبێ ئاگاد لە عمل و کردەوە و ئەخلاق و ڕەوشتی ئەو منداڵانەی خۆت بێت تۆ لەوەش مەسئولیت پێغەمبەری خوا عەلەیهی سڵاوسلام دەفەرمێ، کفی بالمرء اثما ان یضیع من یقوت، بەسە بۆ ئینسان تاوان کە هیچ تاوانێکی تری نەبێ، ئەوەندە تاوانەی بەسە کە ئەو کەسانەی کە لێی مەسئولن بە زایەیان بدا و بەرەڵایان بکا. کچەکەت بەرەڵا کردووە. ئەگەر بێشیە ڕێ ڕیزی پێشەوەی مزگەوت جەماعەتم بۆ بکەی ئەو گوناهەت بەسە کە کچەکەت بەڕەڵایە ئەوەت بەسە کە کوڕەکەت بەڕەڵایە ئەو گوناهە بۆ قیامەتت بەسە کە بتباتە جەهەنەمەوە پەنا بەخوا خوای گەورە نەیفەرموو قو ئەنفسەکم و ئەهلیکم نارا نەیفەرموو ئێوە خۆشتان و ئەهل و ماڵ و منداڵیشتان بپارێزن لە ئاگرێک کە سووتەمەنیەکەی بەرد و ئینسانە پەنا بەخوا کەواتە تۆ مەسئولی برای بەڕێزم لە ماڵ و منداڵت نەک لە ڕزق و ڕۆزیان ڕۆژانە بچیتە دەرەوە ئیشیان بۆ بکەیت و ئێوارە پارەیان بۆ بێنیتەوە بەس لەوە مەسئول نیت ئەوە هیچ نییە ئەوەی کە لەوە مهمترە بریتییە لە ئەخلاق و ڕەوشت و ئیمانیان بزانی چۆن منداڵەکانت پەروەردە دەکەی لەسەر چ ئەخلاق و ڕەوشتێک پارەی زۆریان بۆ پەیدا بکە بەڵام ئەخلاقیان بە زایە دەچێت ئەخلاقیان ئیهمال بکە و پشت گوێی بخە تۆ قازانجت نەکرد ئەو ڕۆژەی کە دەمریت لەوەیە خێزانەکە چوو بکاتەوە دواتر منداڵەکانت بەرەڵا بوون ئەو ماڵەی کە تۆ بۆت جێهێشتن و لە ژیانی خۆتدا تەمەنی خۆت بۆ ماڵکۆکردنەوە بۆ ئەوان سەرف کرد ئەو ماڵەی تۆ لە بێ شەرعیدا سەرف دەکەن لە تاوانی خوادا